الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أوصيكم أيها الناس ونفسي قبلكم بتقوى الله سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیماندارانی بەڕێز و خۆشەویست میوانانی ماڵی خوا خوشک و برایانی بەڕێز لە سەردەمێکدا ئێمە دەژین کە بانگەشەی ڕێکخرا و دروشمەکانە بەڵام لەگەڵ ئەوەی شاژیان یەک پارچە قەیرانە چونکە دوورن لە سیستەمی خودای تاقانە ساڵانە لە یەکی پێنجە بانگەشەی مافی کرێکار دەکرێت دروشمەکانیان دووبارە دەکرێتەوە لە شەو ڕۆژێکدا زۆر بە گەرم و گوڕی ئەویش وەکو بیرهێنانەوەیەک بۆ یەکی پێنجی ساڵی هەزار و هەشت سەد و شەست و شەش کە لە ئەمریکا ڕێکخراوەکان لەوێ کرێکاران مافیان گرت و ببورن مانیان گرت و ڕێکخراوی ئەلفرسانیان پێک هێنا و و سعاتەکانی کاریان کەم کردەوە لە پانزە سعات کارکردن بۆ هەشت سعات ئەو کات بەهۆی ئەو زوڵم و ستەمە زۆرەی کە لێیان دەکرا دیارە پێشتریش لە فەڕەنسا ڕێگە درابوو بە پێکهێنانی ڕێکخراوی کرێکاران کەواتە سە و پەنجا ساڵێک بەر لە ئێستا باز لە مافی کرێکاران کراوە لە لای خەڵکانێکی لایک بەڵام لای تۆی مسوڵمان هەزار و چوار سەد و سی و پێنج ساڵ بەر لە ئێستا ئەو مافە دابین کراوە و خەمی لێ خوراوە بە کردار و بە گفتار بۆیە لە وتاری ئەمڕۆماندا باسی مافی کرێکار دەکەین لە ئیسلامدا لەوانەیە بڵێ جا لە ئیسلامدا کوا باسی مافی کرێکار کراوە چونکە خەڵکانێکی زۆر بەو ناوە چەواشە کراوە بەڵام چی هەیە لە قورآانەکەدا باز نەکرابێ و ئاماژەی پێ نەکرابێ وەک جارێکیان لە منازەرەیەکە لە ڕۆژئاوا کەسێکی بێ دین هەڵساوتی ئێوە دەڵێن قورئان هەموو شتی تێدایە ئەگەر وایە دەیکوا باسی ناناوا دەکات و بزانێ لە کیلۆیە هەویرا چەند چەند نانی تێکەوێ زانای مسلمان هەڵساوتی بەڵێ تایەتی هەڵساڕووی لە خەڵکەکە کرد و وتی چێ لە ئێوە ناناوایە یەکێک وتی من وتی کیلۆیە هەویر چەند نانی تێ لێ دروزە بێ وتی، ئەگەر گونکەکانی گەورە بن هەشت نان، ئەگەر گونکەکانی بچووک بن دە نان. دەی زاناکە ڕووی تێکرن و وتی، ئەی ئەوە نییە قورئان دەفەرمێ، فاسئەلو ئەهل الذکر ان کنتم لا تعلمون، پرسیار کەن لە ئەهلی پسپۆڕ و شارەزا ئەگەر شتێک نەتانزانی، کەواتە ئەوەیش لە قورئاندا هەیە و ئەوەتا باسی دەکا. چونکە دەبێ وریا بین ئیماندارانی بەڕێز و خۆشەویست قورئان بە شێوەیەکی گشتی ڕێزی لە مرۆڤەکان ناوە ولقد كرمنا بني آدم خوا دەفەرمێ ڕێزمان لە ئادەمی زاد گرتووە بە کرێکار و جووتیار و ئەندازیار و هەموو چین و توێژەکانی کۆمەڵگا بە یا ایها الناس قورئان مخاتەبەیان دەکا و دەیان دوێنێ ئەی خەڵکینە کە کوتی ئەی خەڵکینە ڕەش بێ و سپی بێ و هەروەها بڕوادا بێ و بێ بڕوا بێ ڕۆژ ئاوا بێ یا ڕۆژ هەڵات بێ هەموو مرۆڤەکان دەگرێتەوە بەو شێوەیە ڕێزی بۆ داناون، لەگەڵ ئەوەیشا لەناو ئیسلامدا ڕێگری نەکراوە لە پێکهێنانی سەندیکای پیشەیی، لەوانەیە بڵێن دەبێ لە قورئاندا باسی سەندیکا هاتبێ، قورئان ئاماژەی بە هەموو شتێک کردووە. سەندیکای پیشەیی کە ئێستا پێی دەڵێن سەندیکای شۆفێران و سەندیکای کرێکاران و و هەروەها سەندیکای پیشەوەران بە عەرەبی پێی دەڵێن نقابە بە معنا لۆغەویەکەی لە قورئاندا هاتووە کە لە نەقیبەوە وەرگیراوە خوای گەورە کە باسی بنی ئیسرائیل ما بۆ دەکاو دەفەرمێ ولقد أخذنا من بني إسرائيل ميثاقهم وبعثنا منهم اثني عشر نقيبا کاتێ پەیمانمان لێ وەرگرتن لە نەوەی حەزرەتی یەعقوب و بۆمان ناردن لە خۆیان دوانزە نەقیب نەقیب یعنی سەرپەرشتیار و خەمخۆر و مشورخۆر قورآن چی هەیە تیا باز نەکرابێ و هەروەها لە فەرموودەی پێغەمبەری شا صلی الله علیه وسلم باسی نەقیب کراوە شەوی عەقەبە کە کۆمەڵە لە مسوڵمانان بەیعەتیان بە پێغەمبەر کرد صلی الله علیه وسلم کە ژمارەیان دوانزە کەس بوو هەر هەمویان لە ئەنصارەکان بوون پێغەمبەر صلی الله علیه وسلم هەر یەکەیانی کرد بە نەقیب لەسەر هۆزەکەی خۆی بۆ ئەوەی کەوا بانگەواز بکات و فێری دینیان بکات کردنی بە مشور خۆر کەواتە کە دڵن فلان کەس نەقیبی فلان سندیکایە هەمووی لە قورئان و سنەدا باس کراوە بەڵێ بەڕێزان و خۆشەویستان لە ئیسلامدا زۆر گرنگی درا بە کارکردن کە دەڵێن کرێکار دەبێت پێشێ باسی کار بکەین لە ئیسلامدا زۆر گرنگی درا بە کارکردن چونکە بەهۆی کار و کردارەوە سەرزەوی ئاوەدان دەبێت نیشانەی پێشکەوتن و ئاوەدانیە ئەو کارەش لە پێشەوایانەوە سەرچاوەی گرتووە و پێغەمبەران سەلامی خوایان لەسەر بێ ئەوان ئیش و کاریان کردووە و نەبوونە بار بەسەر مرۆڤەکانەوە ئەوەتا باوکە باوکە گەورەمان ئادەم سەلامی خوای لەسەر بێت جوتیار بووە و هەروەها ئیدریس سەلامی خوای لەسەر بێ ئیدریس پێغەمبەر خەیاط بووە و هەروەها حەزرەتی داود زرەی دروست کردووە ئەو بەرگەی کە بۆ شەڕ لەبەری دەکەن و شمشێر نایبڕێ و هەروەها حەزرەتی نوح سەلامی خوای لەسەر بێت نەجار بووە دارتاش کەشتیەکەی نوح بۆ خۆی دروستی کرد و حەزرەتی موسا و پێغەمبەری خۆمان سەلامی خوا لەسەر هەموویان بێت ئەوانیش شوانیان کردووە ئەوە هەمووی کار و کردەوە لە پێغەمبەرانەوە سەرچاوی گرتووە بۆیە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی ما اكل احد طعاما قط خيرا من ان ياكل من عمل يده هیچ کەسێک خواردنێکی نەخواردووە چاکتر بێت لەو خواردنەی کە بەدەستی خۆی پەیدای دەکا چێژی زۆرە لەزەتی زۆرە و حەڵاڵە لە کۆمەڵگەی ئیسلامیدا سێ دەست هەن ئیمانداران دەستێکیان دەبێ یارمەتی بدرێ و هاوکاری بکرێ دەستی کەم ئەندامانن کە ناتوانن وەکو پێویست بژێوی بۆ خۆیان دابین بکەن دەبێ ئێمە خزمەتیان بکەین دەستی دووەمیان دەستێکە دەبێت ببڕدرێ کە دەستی دز و پیاو خراپانە لە ئاینی ئیسلامدا دەستی دز دەبڕدرێ بەڵام دەستێشکەمان هەیە کە ئەو دەستە ڕێزی زۆری لێ دەگیرێ ئەویش دەستی کارە، دەستی کرێکارە، پێغەمبەر صلی اللە علیە وسلم دەستی قڵیشاوی کرێکارێکی گرت و فەرمووی هذه یەد یحبها الله ورسوله فەرمووی ئەمە دەستێکە خوا و پێغەمبەری خوا خۆشیان دەوێ دەستی کار دەستی کرێکار کاری حەڵاڵ بۆ خوا سڵحاو چونکە ئەوە وڵات ئاوەدان دەکاتەوە بەهۆی ئەوەوە بەڵام بەداخەوە خەڵکانێک ئێستا ئیدیعای مافی کرێکار دەکەن دەستیان ئەوەندە نەرم و جوانە ئەوەندە لوسە ئەوەندە سپیە هەر ڕۆژە لە ڕۆژان خاک و خاکە ناز و بێڵ و پاچی بەدەستەوە نەگرتووە زۆریش قەڵەو زلە کە کرێکار لەبەر ئیش و ماندووبوون قەڵەو نابن و هەروەها مافەکانی کرێکاریش لە ئیسلامدا بە کورتی هەر هەمووی دابین کراوە لەوانە یەکەم ئەبێ کرێیەکەی بدرێتێ پوڵ و پارەکەی بدرێتێ کە ئەجر کرێ لە قورئاندا باس کراوە ئەوە تا کاتێکە حەزەتی موسا چوو بۆ لای شعیب حەزەتی شعیب و هەروەها ئاژەڵەکانی بۆ دوو کچەکان ئاودا دوایی کچەکە هاتەوە فەرمووی إن أبي يدعوك إن أبي يدعوك ليجزي أجر ما سقيت دەڵێ باوکم بانگت دەکا بۆ ئەوەی کرێی ئەو ئاودانە بدا بە تۆ کە ئاژەڵەکانت بۆ ئاوداوی لە قورئاندا باسی کرێ دەکە کەواتە دەبێت کەسێک ئیش بکات بەکرێ کرێیەکەی بدرێتێ و پێغەمبەری صلی الله علیه وسلم لە فەرمودەیەکە فەرموویەتی اعطوا الاجیر اجره قبل ان يجف عرقه فەرمووی کرێکار کرێیەکەی بەنێ پێش ئەوەی ئارەقی ناوچاوانی وشک بێتەوە الله کە کرێکار ئێوارە تەواو دەبێ کە پارەکەی وەرگرت هەست بە ئارامی دەکا ماندووبوونی نامێنێ ئەو هەموو ماندووبوونەی تەواو دەبێ کاتێک کە پارەکە ئەخاتە باخەڵیەوە ئەی ئەگەر دەستی دەستیان پێ بکرێ و پارەکەیان پێ نەدرێ ناچارمان بگرن و بیکەن بە هەرا شەڕ و کێشە دروست ببێ کرێکار کرێکەی بەرێ پێش ئەوەی ئارەقی ناو چاوانی وشک بێتەوە و هەروەها دووەم لە مافەکانی کرێکار ئەبێ مەرجەکانی بۆ جێبەجێ بکرێ ئەوەی کە لەگەڵ خاوەنکار لەسەری ڕێک دەکەون زوڵمی لێ نەکرێ ستەمی لێ نەکرێ ماڵی نەخورێ لا ضررە ولا ضرار نابێت نەزەرە لە خۆب دەوین نە لە کەسی تریش سێمینیان دەبێ کرێکار مافی ئیسراحەت و پشودانیشی بدرێتێ چوارەم، لە حەق و مافی کرێکار ئیمانداران، حق الضمان، دەبێت کرێکار تەقاعودی و زەمانەتی بۆ ببڕێتەوە، خانەنشینی، پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی فەئەیما مؤمن مات وترک مالا فلیرثه عصبته من کانو هەر کەسێک هەر مسلمانێک مرد و دەبێت لە بەیتولماڵی موسڵمانان بیمەی بێکاری و زەمانەت و خانەنشینیان بۆ دابین بکرێت خەڵکانێک وا دەزانێ وەڵاوە ئیفڵاس سیستەمەیە ئەوە سۆشیالە ئەوە نازان چیە و نا 1435 ساڵ بەر لە ئێستا پێغەمبەرەکەی خۆمان پێشەواکەی من و تۆ خانەنشینی بۆ دیاری کردوون وە هەروەها پێنجەم لە مافەکانی کرێکار دەبێ ماڵیان بپارێزرێ ماڵەکەیان پارێزرابێ و حەقیان نەخورێ زوڵمیان لێ نەکرێ دەستی دەستیان پێ نەکرێ ئەوە تا لە فەرمودەی پێغەمبەرە لە حەدیسی قدسیە کە خوای گەورە فەرموویەتی فەرموویەتی ثلاثتون انا خصمهم یوم القیامە سێ کەس هەن ئەمن دژیانم خوا دەفەرمێ ئەمن لە بەرامبەریان دەوەستمەوە پەنا بەخوا کەسێک خوای گەورە دژی بێت و لە بەرامبەری بوەستێ دەبێ چێ بێ یەکێک لەوانە ورجل استأجر أجيرا فاستوفى منه ولم يعط أجره کەسێک کرێکارێک بگرێت و گوێی پێ نەدا و و کرێکەی پێ نەدا کەسێک کرێکە نەدا بە خاوەنکارەکە و بە کرێکارەکە ئەوە لە ڕۆژی قیامەتە خوا حەقی بۆ دەسێنێ خۆ هەمووشتان و زۆربەتان ئەو چیرۆکەتان بیستووە کە سێ کەس پێغەمبەر صلی الله علیه وسلم ابن عمر دەفەرموێ جۆم لە پێغەمبەر بوو صلی الله علیه وسلم کە فەرمووی لە ئومەتانی پێش ئێوە سێ کەس لە شاخ و دۆڵێکە لە چیایەکە بەهۆی باران و سەرماوە چون بۆ ئەشکەوتێک و لەوێ لە کاتێکە بەردێک هاتە خوارێ و دەمی ئەشکەوتەکەی گرت وتیان خۆ هیچ چار نیە و چۆن ڕزگارمان بێ ئیلا بەوە نەبێ کە بە کردەوە چاکەکانی خۆمان لە خوا بپاڕێینەوە خۆ مۆبایلیش نەبوو ئەو کاتە تەلەفۆن کەن بۆ سەوت چوار فریایان بکەوێ لەبەر ئەوە یەکسەر یەکێکیان وتی خوایە من کاتی خۆی دایک و باوکم هەبوونە شیرم دەدۆشی هەتا ئەوانم تێر نەکردایە نەمدا بە منداڵەکانی خۆم خوایە ئەگەر ئەوم لەبەر تۆ کردووە دەرگامان لێوەکەی بەردەکە تەکانێکی دا هی دووەمیشیان وتی یا رب العالمین ئەمن ئامۆزایەکم هەبوو کچێک زۆرم خۆش دەویست زۆر داوام لێکرد کاری خراپی لەگەڵ بکەم بەڵام ئەو قبوڵی نەکرد ساڵێکی گرانی بوو بە ناچاری هاتوو کە لە مقابلی پارەیەکە منیش پارە و خواردنم پێدا و ئەویش ئامادە بوو لە ناچاریان بەڵام خوایە لە ترسی تۆ زینام لەگەڵ نەکرد خوایە ئەگەر ئەوەم لەبەر تۆ کردووە دەرگامان لێ بکەیتەوە بەردەکە تەکانێ شکەیدا و هەی سێمیشیان وتی یا رب العالمین ئەمەیان کە مەوضعی شاهیدی وتارەکەمانە فەرمووی منیش ڕۆژە لە ڕۆژان کۆمەڵێک کرێکارم هەبوون یەکێ لە کرێکارەکان پێش ئەوەی کاتی بێ و ڕۆیشت و کرێەکەم کرێەکەی وەرنەگرت و کرێەکە لای من مایەوە پارەکەی منیش ناچار ئەو پارەی ئەوم خستە مەشروعەوە ئیشم پێ کرد ئەو سەر زەمانیش ئەو زەمانیش هەر ئەوە بوو کەوا مەڕ و بزنم پێ دەکڕی مەڕ و بزن و حشتێکی زۆرم پێ کڕی و شوانم بۆ ئامادە کرد و وەکو بڵێ بەهۆی ئەو بەرەکەتی ئەو شتێوە ماڵێکی زۆر دروست بوو دوای زەمان و چەند ساڵێک ئەو کرێکارە زمانی زوو گرانی زۆر بووە ناچاری ڕووی کردەوە لای کابرا وتی فڵان ساڵەی هەقی ئەو ڕۆژەت نەدامێ ئەگەر کرێیەکەم بەیتێ داوا لێ دەکەم خێرت دەگا ئەوەی ژوکە ناونیشانی هەڵدا و یەکتریان ناسیەوە وتی ئەو مێگەلە و ئەو مەڕ و بزنە و ئەو حشترانە هەمووی خۆتن بیان بە کابرا وتی بۆ گاڵتەم پێ دەکەی من کرێ یەک ڕۆژم لای تۆیە وتی، نا، کرێیەکەم بۆ خستوویە مەشروعی ئیستیسماری و بەرهێنان، ئەوە تاک ی خۆتە و عافێتت بێ، وتی، خوایە ئەگەر ئەوەم لەبەر تۆ کردووە، خوایە دەرگامان لێوەکەی، ئەڵێ، بەردەکە تەکانێکی دا و هەرسێکیان نەجاتیان بوو، ئەوە چونکە لەبەر خوا هەقی ئەو کرێکارەی نەخواردووە و لەبەر خوا. پارەکەی بۆ خستۆتە ئیشەوە ئەوە خوای گەورە ئاوا ئەمیشی ڕزگار کرد و کرێکارەکەش بۆ خۆی بوو بە خاوەنی ماڵێکی زۆر بەڵێ بەڕێزان و خۆشەویستان ئاوا لە ئیسلامدا ڕێز لە کرێکار گیراوە و مافی پێدراوە بەڵام دیارە مافیش لە بەرامبەر ئەرکا ئەدرێ دەبێت تۆی کرێکاریش ئەرکی خۆت بە چاکی بەجێ بێنی شارەزابی لە ئیشەکەی خۆدا چونکە کرێکاری موسڵمان دەزانێ، من غشنا فلیس منا، پێغەمبەر فەرموویەتی، هەر کەسێ غەش و فێڵ بکات، ئەوە لە ئێمە نییە، لە ڕیزی موسڵمانان نییە، بۆیە کرێکاری ئیماندار و باوەڕدار ئیشەکە زۆر بە جوانی دەکات، چونکە ئێستا خەڵکانێکیش ناڵەیانە و هاواریانە لە دەست وەعدی وەستاو کرێکار، کە ئیشەکەی لە نیوەیا بەجێ دێڵێ یان ئیشەکەی بە چاکی بۆ ناکا کێشە و زۆری لێ دروست دەبێت و دەبێ کرێکار گوێڕایەڵی مەرجەکانی خاوەن کاریش بێت لە کۆتاییدا بەڕێزەکانم هەر بە کورتی لەم یادەدا دەڵێین دەبێ لایەک بکرێتەوە لە هێز و بازوی کرێکاران و زەحمەت کێشانی کوردستان ئەویش بەدانانی سنوور بۆ بەدانانی سنوورێک بۆ گرانی بازار شل لە بازاردا گران بووە و هەروەها ڕێخستنی ماوەی کار ماوەی کار دیاری بکرێت و لەگەڵ ئەوەیشا چارەسەری گرفتەکانی بەتاڵە بکرێت بێیشی گەلێک زۆر بۆ لە وڵاتەکەماندا سەر ڕایهێنانی کرێکاری بیانی و عەرەب و سینی و بەنگلادیشی کۆمپانیاکان ئەوانەی خۆمان کار پێ ناکەن و هەروەها دەبێت کرێکار بیمەی بێکاریشی بۆ دابین بکرێ و لەگەڵ ئەوەیشا سەلامەتی کار زۆر زۆر گرنگە کە هەر نابینا دەبینین و زاروبارە دەڵێن فلان کرێکارە لەسەر بی ئەو بینایی بەربووەوە فلان کرێکارە گیانی لەدەستدا لە پێناوی مەعیشەت و ژیانە بۆیە ئیماندارانی بەڕێز و خۆشەویست کرێکاری و ئیشوکاریش بەشێکە لە دین یعنی کرێکارێک ئەگەر ئاوا بە چاچی ئیش دەکات ئەوەش دینداریە هەروەکو چۆن نوێژ و ڕۆژ و دینداریە کاسبی حەڵاڵیش بەشێکە لە دینداریمان بۆیە دەبێ وریابین جا ئەگەر تۆی کرێکار دەتەوێ بەڕاستی مافەکانت بۆ دابین بکرێ ئەوە دینی خوا سەرخەن بۆیە دەڵێم ئەی کرێکاران و ڕەنجدەرانی کوردستان قورئان بکەنە بەرنامەی ژیانتان مسۆگەر دەبێ ماف بۆ هەمووتان چونکە بەڕاستی ئەوەی کە دەبیندی زۆر جار وەکو دەڵێ بە حەڵوا حەڵوا دەم شیرین نابێ بە پێناسی سەندیکاش باخەڵ گەرم نابێ ئەوە مهمە کە تۆ مافەکەت بەڕاستی بۆ دابین کرابێ بە کار و کردەوە ئەوەش کاتێ دەبێ کەوا حوکمی خوا یاسای قورئان و سنت بەرقەرار بکرێت بۆیە ئێمەی موسڵمان دەبێ هەموو لایەکمان هەوڵ بین بۆ جێڕانەوەی شەرعی خوا و بە هەوڵ و هیممەتمان بە هەموو شتێکمان کە نوێژیش دەکەین دەبێ لەگەڵ ئەوەدا بین کە دینی خوا سەرخەین و پشتیوانی لەوانە بکەین کە دینی خوا سەردەخەن و عەدالەت پراکتیزە دەکەن و ڕەوشتە جوانەکان بەرجەستە دەکەن لە خوای گەورە دەپاڕێینەوە دەڵێین یا ڕەبی خوایە مافەکانمان بۆ بگێڕێەوە خوایە بمانگێڕی لەو کەسانەی کە ماف دەدەن بە خاوەن ماف یا ڕەبی خوایە کرێکاران و ڕەنجبەران و ئەوانەی ئیش دەکەن خوایە سەلامەتیان کەی خوایە ڕزق و ڕۆزی حەڵاڵ بە نسیب هەموو لایەکمان کە یا ڕەب العالمین خوایە بیکەی بە خاڤی ناوە جوانەکانی خۆت دەروی خێرمان لێ بکەیەوە خوایە ئەوانەی نەخۆشیان هەیە یا رب العالمین یا شافی شیفایان بۆ بنێری بە تایبەتی ئەوانەی داوای دوعای خێریان کردووە خوایە ئەوانەی گرفتی خێزانیان هەیە خوایە بێ بەدەم کێشەکانیانەوە خوایە ئەوانەی گرفتی یاسایان هەیە خوا بێ بەدەم گرفتەکانیانەوە خوا ئیسلاحی حاڵ و ماڵ و هەموو لایەکمان کە یا رب العالمین خوایە قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا خوایە دایکان و خوشکانمان حەیا و ناموسیان پارێزراو بێ گەنجەکانمان لەسەر ئیمان و ئیسلام دامەزراو کەی پیرەکانمان عاقیبەت خێر کەی لە دایک و باوکمان خۆش بی یا رب العالمین خوایە ئەوەی خێری دەوێ بۆ ئەم میلەتە تووشی خێری کەی خوایە ئەوەی شەڕی دەوێ بۆ ئەم میلەتە تووشی شەڕی کەی یا ربی خوایە عاقیبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی